الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونتوب إليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أوصيكم عباد الله أولا ونفسي العاصية بتقوى الله وطاعته حيث أمرنا الله في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله وبلغ رسوله الأمين لە خوای گەورە و میهرەبان داواکەم بە لوتف و کەرەمی خۆی درود و ڕەحمەت و سەڵاوات و بەرەکاتی بێپایانی خۆی بەردەوام کا لەسەر ڕۆحی مبارەکی پێغەمبەرانی خۆشەویست خاصەتەن محەممەد المستەفا صلی الله عليه وسلم ڕازیوێت لە ئێران و شوێنکەوتوانی پێغەمبەر و پێغەمبەران ئێمەش لە زمرەی ڕاهڕەوانە ڕاستەقینەیەوان قرار بات خۆشەویستان لە درێژەی وتارەکانی پێشوو لە ئیستغاسە و ئیستعانە هەموو شتێکمان بەرەو خوای گەورەیە لە دوایەوە داوامان لێکرد ئەوەڵین دوعامان دەرخواستی ڕێگەی مستەقیمی خوای گەورەس ئەو شاڕێگەیە کەوا نەهایەتی مەسیرەکەی دوو دانە بەرهەمی هە دوو سەمەرەی هە کەسێک کەوتە سەر ڕێگەی مستەقیم سەمەرەکەیشی ڕەزایەتی خواز جل لە جەلالوه و جەلبی بەهشتە چونخوای گەورە بەمەوە عادەی داوە کەسێک لەسەر شاڕێگەی مستەقیمی خوا بژی وەرە نەڕۆتە کەنا لە ڕێگەکە خی گەورە ئەو دوو نعممەتی گەورە نەسیبی یەکاکە ڕزایەتی خۆیە لێ ڕازی ئەبێت و بەهەشتی خۆیە بۆ عەلەما فەرموویانە باشترین دوعا بۆ کەسێ بیکەیە وەسە بێژی خوا لێت ڕازی وێ وە باشترین دوعاز بۆ کەزە چون خوا لە کەسێ ڕازی بوو هەموو شتێکی دروستەیتر هەموو شتێک دنیا و ئافرەتی مهیاس خواش لە کەسێ ڕازی نەبوو خولاسە ئەگەر دونیای بە زاهر موهەیاس لە دەرونەوە فەوتاوە بەس لە خوای گەورە داواکەم ئەسبابی ئەوەمان فەراهەم کردێ کە خوا لێمان ڕازی وێت وا بە هەشتی خۆیمان کاحتا بفەرمێت بۆ ئەوە دەرخاسمان کرد لە ئەڵڵا کە ڕێگەی مستەقیمان پێعتا بفەرمێت یا کردارانەی کەوا ئەوە سەبەبی ئەوە من و تۆ بزانین وای لەسەر ڕێگەی مستەقیم خی گەورە بۆمان بەیانە فەرمێت هەر ڕێگەیە مشەخەسەی هە وەکو ئیسەیە ژن تۆ ئەڕۆی بۆ فلان وڵات بۆ فلان شار بۆ فلان کشوەر لە ڕووی نەقشە عەینی ئەو نەقشە جی پی ئیسە هەر شتێ هە بە ئیمڕۆ مەسیرەکەت وا پێ نیشانەدا ئیتر ڕێگەکە لێ تێک ناچێ بزانی ئەم ڕێگە بەڕاستی تۆوایوە سەریوە ئەتگەێنێتە ئەو شارە بۆی ئەڕۆ خلاصە خی گەورە تابڵوانێکی دا کوتاوە من و تۆشی عملیان پێ بکەین کەی ئەزانین واین لەسەر ئەم ڕێگەی مستەقیمە زمانی ئەم تابڵوانە لە بەرچاوی خۆمان بوێنین ئەم ئالاناتی خوایە بوێنین و عملیان پێ بکەین ئەوسا عەرەب وایان ئەزانی پێغەمبەر سەڵا سەلم خۆی حەڵاڵ دائەنێت و خۆی حەرام دائەنێت بەڵام وان نییە پێغەمبەر لە خۆیەوە هەرگز ناتوانێت حەڵاڵ و حەرام دانێت لە خۆیشی وە هەرگز حکم دانانێت وەکو نمونەهای زۆر گوزەریا وەکو مەسەڵەن پێغمبەری فاساوسلم تۆمەتیاندا لە دایکی مؤمنین حەزرەت عایشە نزیکەی چەندها ڕۆژ بە تعبیرێ نزیکی پەنجا ڕۆژ پێغمبەر ساوسلم هیچی نەبوو بێژێتی وە حەرام ئەوەیە کە اللە حەرامی کردووە لە قورئانا وەکو حەزرەتی ئەبوبەکر ڕەحمەت و ڕەزای خوای لێ لە شوێنێکا فەرمێت خلاصە تەمەسک بکەن بە قورئان ئەوەی کە قورئان فەرموویەتی ئەحکامەکەی حەڵاڵەکەی و حەڵاڵ بزان و حەرامەکەی و حەرام بزان و فقط لە قورئان ئەحکامەکانتان ئەخذ بکەن ئەو شتانەی کە ئەڵڵا حەرامی کردووە لەسەرتان بخوێنمەوە لەسەرتان پەزا شتێ ئەڵڵا حەرامی کردووە پێغەمبەری خوا عەلەیهی سەلات وەسەلام ئەگەر شتێکی حەرام کردووە با تۆجۆ بە ئاياتی قورئان حەرامی کردووە چون پێغەمبەری خوا ساڵ سەلەم مخالفی قورئان فەرمایش نافەرمێت الا تشرکو به شیئا ئەو وەڵدانە ئەو وەڵدانە ئەڵڵا ئەعلامەکە بە پێغەمبەر صلی الله علیه وسلم بانکاتە خەڵک من و تۆ و بەقێ عالم تا قیامەت گویان پێوە کە حەرامە کەسێ ئەنجامی بووە ئەوەڵ تاپڵۆیە دای کوتاوە ئەڵڵا بۆ تۆ بزانی ئەمە ڕێگەی مستەقیمە گەر ئەنجامی بی ئەوەیە کە شەریک بۆ خوا قەرار نەدەی هەموو گوناه بۆ هەر کەسێ گەرەکی وێ ئەیوەخشێت ئللا شەریک قەراردان بۆ خوا نەبێ نایوەخشێت مەگەر کەسێ تەوبەی لەسەر بکات و بگەڕێتە دواوە چون تەوبە هەموو شتێکت ئەکوژێنێت ئەو جار پێغەمبەری خوا ساڵسەلم لە فەرمایشێکیا فەرمێت ئەگەر بە ئەندازەی عەرز و ئاسمان یانی ئینسان ئینسانی مؤمن دوو حاڵەتی هەیە لە ئاخرەتە دێر یا زوو ئەڕۆتە بەهەشت وەلێ ئینسانێک کە بەردەوام شەریکی بۆ خوا دانا و مشرک و بە مشرکی بمرێ دێر و زووی نییە نەهایەتە ڕۆتە جەهەنەمی تر خوا خۆی ئەزانێ کەی بێتە دەر دێرۆزووی نییە بەڵام ئەهلە ئیمان کە شەریکیان بۆ خوا دانەناوە دوو حاڵەت خارج نییە یان خوای گەورە بە خاتری گوناهەکانیان عذابیانەدا لە حەشراوایان خاتە باشت یا ئەیان وەخشێت ویان خاتە باشت وەلێ کەسە شەریکی بۆ خوا دانا و پەشیمان نەبووە لەسەری و تەوبەی نەکردێ و زووی نیە مستەقیم بۆ جەهنم تر لەو عماڵەکەشی لێ قبول ناکرێت بە پێغمبەری خوا ساوسەلەمە فەرمێت بەعزێ معتەقد دەبێژن برا ئایەی شرک کەی بۆ مسلمان هاتووە کەی بۆ پێغەمبەر هاتووە لە حاڵێکا خوای گەورە لە چەندها شوێنی قورآە مستەقیمەن بە پێغمبەری خواسەڵسەن فەرموویەتی جارە شوێنێکە وەلە ئین ئەشرەکتە لە یحبەتەن نەعملوک ئەگەر بۆ خوا شەریک قائل بووی ڕەفیق بۆ خوا دابنێ لە کردار یا لە ئەعماڵ یا لە گفتار ئەعماڵەکە و خوردەکەم و باتڵیەکە و زوڵم و زۆر خۆی بکە بە شەریکی حقوقەکەت زوڵمی پێ کردی چون ماڵەکە هی خۆتە زەوی هی خۆتە حقوقی خۆت ئستا بەعزێ لە کردار و ڕفتارەکان کە مختەسی خوان کەسێ بۆ غیر کەسێ ئەنجامی دان بۆ غیرخوا یا کەسێک لە غیری خواوەکو عزم کردن لە شەشدانە لە دوعا خوای گەورە هەلا هەرچی شتە لە پێغەمبەریان پرسیە ساوە سەلەم قلێکی خسوە بین فەرموویە تۆ ئاوا جوایان بەرۆ بەڵام لە کاتی دوعا فەرمە فەئینی قەریب تۆ جوامە دەرە خۆم جوا دەمە جعسن لازم ناکە کەسێ لە مردی منۆ پرسیان لا داوام لێ بکەن تۆ بێژی خوا ئاوا نزیکۆمە خۆم پیان علامەکەم کە من نزیکم فەئینی قەریب فلیستجیبو لی ولیؤمنو بی جوابم بدەن پس باشە دوعا ئەسڵ عیبادەتە یەکێک لەو شتانەی کەوا من و تۆ فقط و فقط لە ئەڵڵا داواکە بەڵام ئەگەر کەسێک هات و بە تعبیری عولەما فەرمووی خوایە بە خاتری ئەعماڵی ساڵحی پیاوە خاسەکان ئەعماڵی ساڵحیان عولەما فەرمویان قەینە بەعزێ لە عەلەما فەرموویانە خوای گەورە خاتری پێغەمبەری گەرە کە عەلەیهی سەلات وسەلام تۆ بێژی خوایە بە خاتری پێغەمبەر ساسەلم ئەمە مشکڵێکی تیا نییە بەڵام موحدینی دەرەجەیەک ئەمیشە نافەرمو نە سەحابە وتویانە ڕەحمەت و ڕزای خۆیان لەوێ نە تابعین هەر فەرمویانە خوایە بە خاتری ئیسمە گەورە مبارەکانی خۆل بە تەئسی لە پێغەمبەری خۆ عەلەیهی سەلات وسەلام چون پێغەمبەری خوا صلی اللە علیه چی داوای کردو لە خوا ان شاء الله دعاکانی نوع دعاکانی پێغەمبەریشان خدمەتتان عرض دەکەم و حضرت ابراهیم کە خوا بە نمونە ناویانەوە فقط پیانە یا اله یا رب بە جەلالی خۆت بە ئیسمە تامەکانی خۆت بە ناوە مبارەکانی خۆت لە ئەلله داوایان کردووە بەس بەعزێ لە عەلەما فەرمویانە بجاه النبی صلی الله علیه وسلم بێژی بە خاتری پێغەمبەر صلی الله علیه وسلم ئەمە بە تۆ خوای گەورە خاتری پێغەمبەر صلی الله علیه وسلم گەرەکە خوایە بە خاتری پێغمبەر ڕەحمان پێ بکە بە خاتری پێغمبەر ڕەحمان پێغمبەران ڕەحمان پێ بکە عرضکردن قەلیلێک کەمێک لە عەلەما بەمە فەرمون لە حاڵێکە موحدین و ئەوانە کە زۆر گەورەون وەکو پێغمبەران و سەحابە فقط بە خاتری خوا خۆی داوایان لەخوا کردووە ئەوەی کە خوانەخواسە عیبادەت هی خوایە تۆ بێی لەم عیبادەت تا بۆ غیری خواش ئەنجام بی یا قانون قانونی خوایە تۆ قانونێکی تر لە پاڵی قانونی خوا ڕایە بکەیت وەکو ئازم کردن بارا مەسەڵ نمونەی ئرس وەختێ من تێم جا عملیەکەی خەتەرناکیچە عەمەڵ، ئەنجامدانەکەی خەتەرناکترە لەوەی کەوا وە لەفز کاورا بێژێتی. کاورا وە لەفز کوفر بکا خوا نەخواستە وەلێ وە دڵ نەیکردوێت و پەشیمانوێ خوا تەقسیری لێ ناگرێ. بەڵام وە دڵ کوفر بکات و عەمەڵەن ئەنجامی با، وەحشەتناکە لە دین دەرەچۆت تا ئەندازەیەک ئەگەر نەگەڕێتەوە. ئەمانە جامعی ئەمان ئستا کاورا عملا ئرس نادا مەسەڵەن بیستمە باراژن باو باپیری ئێمە کە نیشتیان لە ئرس مەحروم کردووە بەخوا بۆیە ئەرسی نادەیت دەیبرای مسلمان ئەوە تعجبە و قسە چۆنەکەن تۆ یعنی ئەلعیاز بالله باو باپیرت گەورەن یاخوا تۆ قانونی باو باپیرت ڕایەتەکە یا قانونی خوا کامیان خۆت یەکلا کەرۆ برا یا مسلمان وە یا باو باپیرت وەکو دەورەی پێغمبەر ساوسلم دەستیان لە دینەکەیان نا لە کێشیان و هەمە وای لەسەری ئەو مەسیرە باو باپیرمانی بەسەرۆیە باشە ئەمە چ قسەیەکە وەڵا باو باپیر ئێمە وەسێتی کردوە ئەرزنای لۆکەنیشە باو باپیر خوا عەفویان کا خوا قەتعەن بە خاتری ئەو وەسێتە ئەگەر لە ڕووی زانین کردێتیان عەزابیان نەدا مەگەر نەیان زانیوێت بەس ئەمە یعنی تۆ شەریکت بۆ خوا داناوە لە پاڵۆی قانونی خوا قانونێکی تر ڕعایەت کردو خۆشکە لەباش گوێ بورن لەباسێک کەوا تۆڕ و تەنگ و ترش و نازکە وەیۆ سەبەبی فریبی جوانەکان و خۆ گۆڵدان و خۆیشی دەستخۆشی مشکڵە بێت قانونێکە تەخەتی کردووە لە قانونی خوا و لە پاڵی قانونی خوا تۆ خەریکی قانونی شەیتان اجراکەی لەو لایژی مسڵماڵێکی دەرەجێک شەریک بۆ خوا دانانێت خۆ قرار نییە شەریک هەر سوێن بە غێری خوا خواردن بێت خۆ قرار نییە شەریک هەر هاوارکردن لە غێری خواوێت خۆ قرار نییە شەریک هەر بوبانی قبری مردوەکان چونێ و داوایان لێ بکە ئەمانە شەریکن بڵێ شەریکی گەورە ئەمەڵەکەیەتی بۆیە قانونێکی خوا ژێر پێ بخەیت وەکو بارەهازم کرد لە سنتان لە تعریفەی شرکە ئەمەی فەرمووە حقیقەتی شرک ئەوەیە کە تۆ قانونێک قبولکەی غێر قانونی خوا یا پەیرەوی لە عملێ بکەی غیرە دەستوری خواێ وە عیبادەتەکە بۆ کەسێ ئەنجام دەی چتێ ئیتلاقەوە ناوێ عیبادەت کە دوعا یەکێکیانە هاوارکردن یەکێکیانە خودی سوێن خواردن یەکێکیانە چون سوێن عیبادەتە سوێن بۆ چییە تۆ سوێنێ ئەخۆی چتێ بێ وە حەق یا بێ وە ناحەق ئەگەر درۆت کردوێ مرتەکەبی گوناهێکی کەبیرە بووی ئەگەر ڕاست کردوێ حەقێکت مشخص کردوێ بووی تۆ سەبەبی سەواوێکی گەورە بەس نەمان نەزانیانمان فرس زۆرمان بووە نەمان زانیوە لەسەر ئەم مەسیرە خوا ئەمان وەخشە تەوبێ لەسەر بکەین لێرەولان نە لە ڕووی زانین کارێ بکەی گوناهەکەت قرستر و سەنگینترە پس کەسێ سوێنی خواردۆ غێر خوا و هاواری کردە غێری خوا مرتەکبی گوناهێکی گەورە بووە تەوبەی لێ بکات شەریک یانی ڕەفیق پەیا کردن بۆ خوا لە کارێکا کەوا ڕەبتی بە خواواز وەکو مەسەن نمونە نمونەکان زۆرن ئێمە بۆ زیاتر لە مەدامەی نەدەین شتێکی تری لە خزمەتان نازەکەن تۆ کارێک تەخصیص بی بە کەسێک و کەوا مختەسی خواست مەسەەن خوای گەورە گوناهە ئەوەخشێ من و تۆ بێژین مەسەڵەن پێغەمبەری خوایش ئەیوەخشێت ئەمە گوناه بەخشین لە عهدەی هیچ پێغەمبەری عەلەیه سەڵات وەسەلام دەرنایەت لەمە شەریک خوای گەورە شەفاعەدا تۆ بێژی دکتر شەفاعەدا شە دکتر وە سەبەب بزانی نەوە شافی چون تۆ خەریکی نوێژ بۆ کەسێکەی ئیلا هەر ئەوە وەختێ شەریکی بۆ دائەنێ چۆن ڕوت هەر لە مقابلی و وێسێت و عیبادەتی بۆکەیت و نوێژی بۆ خوێنێت و خۆت بە ئیمام دانێ ئەمە ئەمانە بۆسە ئینسان خۆی بپارێزێ بۆسە بەڕاستی گوناحی شرک وەحشەتناکە خۆشەویستان وەڵڵا ئە ئەم ئومەتی ئیسلامە تا نەگەڕێتەوە بۆ تەوحید تا نەگەڕێتەوە بۆ یەکتاپەرستی خوا تا نەگەڕێتەوە بۆ تەنیا ئەم قورآانە کا بە قانون زندگی خۆی تەفرەقە و اختلاف و بەدبختی تا ماوەتی ئانابرێت تا زمانی مسلمانان موحدون تا زمانی مسلمانان شەریک بەخوا قائل نابن لە هیچ کارێکیانە ئەو کاتە اتحاد و برایەتەکەیان سەنگین تر قویتر بوو بەس مواز بین ئەفرادی ئەمەم کارەنجامە دایمە خەڵکمان لە ڕووی نەزانین ئەو خەڵکە گشتی من معتەقدم ئەگەر کەسێک هاواری کردووە لە غەیری خوا و مەسڵەن ئیمامێک پێغەمبەرێکی کردوتە واسە بینی خۆی خوا لە ڕووی نەزانین دڵی ئەوە بووە کە ئەم شخصە فرەتر لە خوا نزیکی ئەکاتوە دڵی بۆ خواوە بووە کارەکەی بۆ خوا بووە نەیزانیوە بەڵام نەزانیوە کارەکە خەتاس و هەڵەت وەختێ بزانێ یەقینمان فقط بەرەو بەرەو خوا ئەبێت کارەکە خەتاس خوای خۆش گەرەک بووم کاریە کردە توزانێ خەتاس بەڵام کاتێ زانیە گەڕێتە دوا بەشێ لە خەڵکی ئەمە بەڕاستی ئەمە هەن لە باپیرمان لە باوا گەورەمان لە نزیکانمان قەسەمە خۆن و غێرخوا هاوارەکەنە غێرخوا هەسیشمان زوانەکەی بقرتێنە هاوار ناکاتە غێری خواوەری وەختی ئەرسی خۆشکەی نایانی تر گەورەترین شتێک بەخوا قال بوو ئەمانە شک نەمان چار ئەو شتانەوە شک مەزان خی گەورە عقبەت بە خێرمان کە ئەوەڵین تاپڵۆ کە خی گەورە علامی کرد پێمان بزانی وای لەسەر ڕێگەکەی خوا ڕۆی و ڕێەوە سە شەریکی بۆ دانێ ئەماڵەکانت هەر بۆ ئەوێ بە دەستوری ئەوێ خاڵستانێش بۆ ئەو بۆ خواینەکەی هەم لە دەستت چووە هەم ڕەنجیشت بێوەەر بووە وەکو بێژی ماڵت خوراوە و ئەو ڕوشت چووە بەڕاستی وات خی گەورە لەوە حفتمان کاومان پارێزەوە کرد و خێرمان کە ئەوەڵین قانونی خوا بۆ وەک لەسەر مشەخەسە و لەسەر ڕێگەی مستەقیمی خواوین کە داوامان لێکرە لە خوای گەورە داواکەم هەموومان ڕعاەتی بکەین ئەگەر خەتامان کرۆ هەڵەمان کردووە لە قەزای شرکا لە قەزای تەوحیدا خی گەورە یارمەتیمان با تەوبەی لێ بکەین و بگەڕێن و ئەوانیشمانەوە لەسەر ڕێگەی تەوحید بەڕاستی هەین بەقی عماڵەکانیشمان بخێنە سەر ڕێگەی تەوحید و کەسانێکی ژناخواستە لە ناوی ئەمە دەستخۆشی بڕێ قەزایە سوێن ئەوەن بازەچت زوو حەمڵە نەکەینە سەریان بە ئەمە لە قسمەتانە عرزکەم جاری واها من ئەمە ئێژم برایە هە هەر فێر بووە هاوارە کاتە غێرە خوا و قەسەمە خوا غێرە خوا ماڵ بوون منی ناوعەژم را کارەکەت کارێک شرکە یاژم بووی تۆ مشرک غەڵەتە بێژی بووی و مشرک کارەکەت گوناهی کە بێرەس ئەو جار چارە چیە ئەژن برادەی ئەی بۆچی مشتکانی دەوری پێغمبەر ساڵسان نیانەوت لا اله الا الله چون ئەیان زانی لا اله الا الله یعنی چی ئەیان زانی لا الە الا اللە بێژن ئیتر تەواوە شیە هەرچی شتە تەعتیلی کەن کارەکانیان لەو مەسیرایەتە ئەڵا دایناوە ئەمیانە پێ ناخۆش ئەی خەڵکی خۆمان یجا لا إله إلا الله محمد رسول الله پیامبر صلی الله علیه و سلم فرمود کسی اوتی لا إله إلا الله محمد رسول الله واردی دایره اسلام بوا باکەمال یادی لە قسمەتانە عەرەبی بووە هاتووە لە مستی پێغمبەرا ساوسلم ئەدراری کردووە هەر لە ناوی مزە و تا سەحابە هەڵساون دەیکەن پێغمبەری خوا ساوسلم فەرموویە بێسن دۆڵێ ئەو بکەن بە شوێنەکەیان ناڕەحەت مەون لێ نازانێت سەماحەتی پێغمبەر ساوسلم ئەوە بووە نە بە مەحزی ئەوە خوا نەخواستە کەس هاوار بکاتە غێر خوا فەرموویە یا مشرک یا چی بەرچەسپێکی لێ بێنە کاکە دڵسۆزۆ تۆ ئێژی ئەوە ئەوان نەیانەزانی ئەیان زانی نەیانەوت باش ئەوان نە ئەیان زانی معنای چییە فەقیرەکەی لای من و تۆ نازانێ معنای چییە ئەوان ئەیان زانی معنای چییە و پێغەمبەر ساواسن لەم سیانزە ساڵ ئیتمامی حجەتی کرد لە سەریان پێغەمبەر بە پێغەمبەری خۆی و بە عەزەمەتی علم و بە گەورەی سیانزە ساڵ لە بانی مشرکێنی ئایان زانی لا ئیلا ئیلا چیە کاری کرد سیانزە ساڵ باشە ئەی کەسەکەی من لێرە بەڵا نسبەتی ئەو نەشبێ بە مشرکنۆچن لە ڕووی بێعلمی ئەم کارەکە و نازانێت چی ئەویش پێغمبەر وە نەهایەتی دڵسۆزی ڕیخۆڵا حیوانیانە کرۆ ملیان دەیانە کرد عزێتیانە کرد لە تائیفا هەر چاوی ماوەخوا فەرمووی گەرەکتە تا تائب لاوان فەرمووی دەی من کە ئێوەختەیت ڕەحمەتن لە عالمینم من هاتم بۆلای ئەمانە خەتای من و ئەمانە هیچ خەتایەکیان نەو خوایە هدایەتیان کە ئێمە وایان ئەمان و گشتی لە بین بۆ بکلی فاصفح عنهم وقل سلام خوای گەورە لە قورآە فەرموویەتی پێیان دوایی باشە ئەی خەڵکەیەمەچی من بەم نەقسی خۆم و بەم زعفی خۆمۆ ئەشێ چەنێ کار بکەم لەسەری کەسێک کەوا هەنۆز هاوارەکاتە غەیری خوا و سوێنە خواتۆ غەیری خوا و پەناواتە غەیری خوا و ئەڕۆتە سەیر قەور وازانێ ئەو قەورە نجاتیەدا و پاڵەدا بە پیاوێک وازانێ هەر ئەو نجاتیەدا و ساڵە حەیوێنێ ئەشە سی ساڵ کار بکەم بیست پێنج ساڵ کار بکەم ئەو سا قسەی زل لە مەوردیوە بکەم و لە بەرابەری وە قسەی زل بکەم دڵسۆزانەویش بە دڵسۆزی نە بە تند و تێژی ناسحون ئەمین خی گەورە ئاخوەتە خێرمان کا ئەو گوناهە گەورە لە ناومان هەڵگرێت بەڕاستی گوناهێکی هالکە و گوناهێکی مهلکە و گوناهێکە کەوا مرتەکبەکەی ئەگەر تەوبەی لێنەکە قەتعەن بەهشت ناوێ بە نسیبی بەڵام تەوبەکردن لە گوناهەکان خی گەورە بە هەشت و ڕزایەتی خۆیەکە بە نسیبی ئەو کەسێک کەواتەوە بێ لەکرخوای گەورە هەممان بۆ شێت و عبد و کەرمان أعوذ بالله من الشيطان الرجيم ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين برحمتك يا أرحم الراحمين بەڕاستی جێگەی ئەشکاڵانە ئەو لە الحمد لله على حلمه بعد علمه وعلى عفوه بعد قدرته أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن حبيبنا ونبينا محمد عبده ورسوله اللهم صل وبارك على حبيبنا ونبينا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل وبارك على محمد وعلى آل محمد خۆشەویستان وەکو عرضم کرد لە قسمەتانە ئەو شتانە هەر ئەوانە بە شرک مەزان کە سوێن و هاوارکردن لە غێر پاس و فرە شتێکی ئەمە بەڕاستی ئەشکاڵە و گوناهی گەورەست یەکێکیان هەر شارێت یەکەم شار لەم قەزایە بێ باوەڕ کەم زوان وحشت ناکە هەولێ زۆر خی گەورە لە قورآان ئاوردێتۆ شایەتی درۆ شایەتی درۆ چییە؟ ئەوەیە کەوا لە من بپرسن بێژن فلانە کەس قرارە بێ خاستکاری کەنیشکەمان بکە چۆن پیاوێک منیش بێژم وەڵاهی وایە و ئەمەی و خراوی بێژم لە حاڵێکا خاست ئەمە بڕاستی شایەتی درۆم داوە قەولی زوریش خی گەورە لە پاڵی شت کە هاوردێتۆ سورێ حەجە ئەو خۆش حاڵ کەین و خوا لە خۆمان ناڕەحەت کەین هۆشیاری خۆمانین بەخوا هەر لە دوا ڕۆژە هەر خوا دەردمان ئەخوات بەخوا لە کاتی سرە مەرگە ئەو تەوا بیستوتانە خۆێژن کاورا وا تەسادفی کریاوا لێ قۆمیاش ئەوەی کەوا لە بەری دایکیشی خواردی و هاتە بەرچاوی بەخوا لە سرە مەرگە خوای گەورە حەتا سەرە مەرگی نەیارەکە هیچ کاممان نیین تووشی نەخۆشینە سەنگین نین مەگەر ئین کە تەواوی هەڵە و خەتەکانمان کەتە بەرچاوە نای هاوارە گەریستە بمرین چی بکەین چۆن تاوان بینەوە چەند قسە جەمۆکەم چەندیان بێژم من نەوم زوانمان کونترول کەین نیمێ لە دینی خوامان بردۆتۆ بەینی دوو ڕانیشمان کونترول کەین ئەو نیمە کەیشمان بردۆ پێغەمبەر زەمانەتی باشی پێو کردوین علی سلات وسلام هەشت لە خزمەتان عرض دەکەم یەکێک هەر لە درازنی کوتە گەرەک بۆ من خزمەتان عرض کەمێ مەگەر خەدەماتی خۆمان لە ناوی خۆمانە ڕائدرێ تەوەجۆی پێ بکەین مردم و خەڵکی ئەورە بەڕاستی هەم ڕەونەق ئەورێ هەم فرەیە لە مشکلاتەکانمان حەلەوێت ئەنوای مەغازەمان تایە لە دوکانەکان و لە فرۆشەندە و لە ئەو دەست فرۆش و هەموو شتێک ینی وەکو شارێکی بچکە لە ئەنوای شتی تایە من هەمیشە تەبیعیە هەم ئەفرادەکان ئەوانە کەوا خدمەت ئەکە نەتوان کارەکانیان ڕێک بۆنە بەرەوە هەمان چ خەڵکی دەستخۆشی ڕەحەتیە بەس ئەم خواهشمە لە قسمەتانە هە بە عامی سعیکە انشاءله ئەو شتانە کەوا لێرە خەدەمات دەهی هەست نەڕۆینە دەرەوە بە وڵاتێکی تر ئەمە تعسب نییە قبلەن یەژن ساڵی چلو هەفت و چلوهش دەرە بانگ بووە یعنی فەرهەنگی ئەم خەڵکە نشاندا ساڵی چلوهشت بانگ لە منتەقەی شمشێرا بۆ نشانێ فەرەنگیە مەرمەسە بۆ لاچوو بۆ نەما سە کاورا جاری وها لە بەورێ کاشە بڕۆ بۆ پاوە بۆ فیشک بڕۆ بۆ فلان شوێن بۆ فلان کار خوای گەورە جەزای خێران با تۆ وەکو بەقەی کارەکانی تر یەمە لەرە کارمان پێش بڕوات و مشکڵاتی خەڵک عەدی دەست وەلێ کەمتر بێت و. ناژین یەکسەر ناچ وەلێ کەم بێت و حەداقل. خۆی شتێک نەخۆشە دوو سەد هەزار تمەنی داوە بۆم زەوت و نەیگەرە کۆ ناوی بوین کینە لە ناومان هەڵگریت کورد و کوردەوارێمە اتحاد و برایەتی بخەیتە ناومان وەکو باوە گەورانمان ابراهیم و صلاح الدین و سعید نەورەسیبمان کەیتە افتخار و پرچەمداری اسلامەکەی خۆت ئەی اللە حقد و حەسەد و کینە و نژاد پەرستی لە ناومان لابۆی یا اللە صلح و سەفا و سەمیەت و اخلاسمان زیاتر بکەی یا اللە جوانەکانمان زیاتر و فراوانتر هدایەت و صلاح بکەی بۆ دینەکەی خۆت ئەی اللە لێت داواکەین بە گیان و بە ماڵ و بە قەڵەم و بە زوان و بە عیلم لە ڕێگەی تۆ ئاجا دەکەن خوای یارمەتیان بەی یا ئەڵڵا مۆفەقیان کەی ئەی ئەڵڵا لێت داواکەین زاڵمەکان ئەگەر قابلی هدایەتن ئیسڵاحیان کەی ئەگەر قابلی ئیسڵاح نینیان وا لە مقابلی تۆ هیچن بە قوەی خۆت یا ئەڵڵا بیان کەی بە پەند و عبرەت بۆ دنیا و قیامەت یا ئەڵڵا برا مەزڵومەکانمان لە هەر کوێ ئەم عالەما زڵمیان پێکرێ دەستی زڵم لەسەریان کۆتاکەی ئەی ئەڵڵا جارێکی تر نوسرەت و عزەت و سەربڵندی بیێڕیتەوە بە مسلمانان